کەچی ئەوان لە جیاتی ئەوەی ئیمانیان پێ بهێنن ئەیان وت چۆن ئەبێ ئادەمیزاد هیدایەتمان بدەن بەو جۆرە کافر بوون و پشتیان لە خوا هەڵکرد و خوایش ئیحتیاجی پێیان نەبوو خوا دەوڵەمەند و ستایش کراوە. زعم الذین کفروا ان لن یبعثوا ذلک الفوز العظیم. لەو ڕۆژەدا کە خوا کۆتان ئەکاتەوە بۆ ڕۆژی کۆکردنەوەی ئادەمیزاد و پەری و فریشتە کە ڕۆژی یەک یەک بە زیان کردوو ناو بردنە، کافر زیان کردووە، چونکە ئیمانی نەبووە و بەهەشتی بۆ نەبووە و دۆزەخ بووە بە جێگەی، لەبەرئەوە هەر یەکەیان باسی زیان کردوویی خۆی بۆ ئەویان ئەکا، موسڵمانەکانیش پێیان ئەڵێن، ئەگەر ئیمانتان بهێنایە ئەو بەهەشتەی بووە بە جێگەی ئێمە ئەبوو بە جێگەی ئێوەیش، جا هەر کەس باوەڕی بە خوا هەبێ و کردەوەی چاک بکا خوا تاوانەکانی دائەپۆشێ و ئەیخاتە بەهەشتێکی واوە جۆگە و ڕووباری بە بنا ئەڕوا و بۆ هەمیشە تیایا ئەمێنێتەوە و سەرکەوتنی مەزنیش هەر ئەوەیە.